بەڵکو بە وشەیەکی زۆر جوان و ناسک و سەرنجڕاکێش باسی مردن دەکا و دەفەرمێ وەعبود ڕەبەکە حەتا یەتیەکە الیەقین ئەی محەممەد صلی الله علیه وسلم بەندایەتی خوای پەروەردگاری خۆت بکە و ئەو فەرمانە بۆ هەموو ئومەتی شێتی بە بێگومان هەتا دەگەی بە یەقین موفەسیرینی قورئان دەفەرموون الیقین یەعنی الموت هەتا دەگەی بە مردن بۆچی مردن ناونراوە یەقین لە تەعبیری قورئانیدا لەبەرەوەی کەس گومانی نییە لە مردن کەسێکت دەست ناکەوێت لەسەر ئەم گۆی زەویە لە ڕابردوو لە ئێستا و لە داهاتوودا کە بڵێ ئینکاری ئەوە بکا بڵێ من ڕۆژێ دنیا بەجێ ناهێڵم و نامرم واتە هەمومان هەر دەمرین دەی ئەگەر هەموومان هەر دەمرین مانایەکی گشتی تر هەموو ماڵێک مردووی لێ دەمرێ ئەو کەسانەی کە دەمرن لە ئاسمان نامرن لەسەر زەوی دەمرن هەر لە ماڵەکان دەڕۆنە دەرەوە کەواتە هەموو ماڵێک بە شێوەیەکی گشتی درەنگیان زوو ئەم ساڵیان ساڵێکی تر مردوویەکی لە ناو ماڵ دەچێتە دەرەوە بەڕاستی مردنیش مصیبەتە قورئان دەفەرمێ فەئەصابەتکم مصیبەت المەوت بە برسێتی و گرانی، بە وشکەساڵی و بێبارانی، بەوەی ماڵ و سامانەکەت لە معامەلەیەکا تیا دەچێ و زەرەدێکی گەورە دەکەی، بەوەی سەیارەکەت دەشکێ و لەناو دەچێ. والانفس، خوا تاقیتان دەکاتەوە بەوەی کە یەکێ لە ئەندامەکانی خێزان خواحافیزی لێ دەکا، چەند ساڵێکی دوور و درێژە بە یەکەوە ژیاوی لە کوتوپڕێکا دەرگای ماڵەکەی بۆ دەکرێتەوە خواحافیزی لێ دەکەی و نازانی چۆن بەجێی هێشتی، چۆن ڕۆیشت، ئەمانە هەموو تاقیکردنەوەن. بەڵام ئەو کەسانە براوەن کە لە کاتی تاقیکردنەوەکەدا کە خوا ئیمتیحانت دەکا بڵێ ئینا لله و ئینا ئیلیه راجعون خوا من خۆم ماڵ و منداڵم سەروەت و سامانم ئەوەی دیارە و ئەوەی نادیارە کە بە منت بەخشیوە هەمووی هی تۆیە من خاوەنی هیچ نەبووم هەمووی تۆ پێت بەخشیم و هەمووشمان بە خۆشمەوە خوایە هەمووی دەگەڕێنەوە بە دیوانی تۆ خوایە ناشکری ناکەم شکرم بە بەشت خوا دەفەرمێ ئەوانە بەڕاستی بەرەکەتی خۆیان بەسەرا دەبارێ ڕەحمەتی خۆیان بەسەرا دەبارێ ئەوانە هیدایەت دراون ئەوانە ئینسانی بە هیمەت و دلێر و مەرد و قارەمانن کەوا چۆک نا دانادەن بەرامبەر بە نەهامەتەکان و ناڕەحەتیەکانی ژیان مردن مادام تاقیکردنەوەیە بۆ ئەوەیە ئایا تۆ خۆڕادەگری یا ئینسانێکی ناشکر دەردەچی مادام مردنیش وەکو باسم کرد جەرگ بڕە ئینسان پشتی دەشکێ بە بەتایبەت ئەو کەسەی کەوا بە جێت دێڵ ئەولادت بێ دایک و باوکت بێ خێزانت بێ بۆ خێزان مێردەکەی بێ هاوسەری بێ ئەمانە بە دەرەجەی یەک پاڵ پشتێکی گەورەن ئەوانە تۆ ڕاهاتووی عادەتەن چەند ساڵێکە ژیان بەسەرێکەوە دەگوزەرێنی خوا حافیزی کردن لێیان جەرگ بڕترە ئازارەکەی سوێدارترە بەڕاستی زۆر خەڵک بووە لە کاتێکا کە مردووی لێ مردووە قاچەکانی عەرزیان نەگرتووە بەلادا هاتووە خەڵک هەبوو بوراوەتەوە واتە مردن مصیبە کەبیرە فاصابتکم مصیبە الموت خوا دەفەرمێ بەڕاستی مردن مصیبەتێکی گەورەیە بەڕاستی مردن مفرق الجماعاتە ئەو ئازیز و خۆشەویستانە لە یەکجیا دەکاتەوە دەبێ خواحافیزی یەکجاری لە یەک بکەن هەتا قیامەت یەکتر نابینێەوە جا مادام مردنەکە ئاوا ناڕەحەتە و هەموو کەسیش دەگرێتەوە و هەموو ماڵێکیش دەگرێ و هەموو کەسێکیش خاوەنی هیمەتێکی بەرز نییە هەیە چەند جەنازە لەبەر دەستیایەتی دڵی قایمترە خۆڕاگرترە هەیە بە مردنی مناڵێکی بچوو خۆی بۆ ڕاناژیرێ بۆیە واجبێکی شەرعیە کە خەڵکی بە دەوری ئەو کەسەوە بن کە مردووی لێ دەمرێ دڵنەوایی بکەن ورەی بەرزکەنەوە نەیەڵن دەوری چۆڵ بێ ئارامی پێ ببەخشن پاداشتی خوایی بیربێننەوە ئاگاداری بکە نەک چی ناشکری بکەی ئێمە بە دەورتەوەین خەم مەخۆ ئەمە لە شەرعا پێی دەڵێن تەعزیە تەعزیە بە کوردی خۆمان واتە دڵدانەوە مانای تەعزیە زۆرجار ئێمە بەکاری دێنین لە ئەم کوردانی خۆمان پرسام و من زمانمان شیرینی کوردیە نازانین تەعزیە معناکەی چییە بە کوردی خۆمان ئازیزان و بەڕێزان تەعزیە واتە دڵ دانەوە، مەراسیمی دڵ دانەوەی خاوەن مردووە، ئەم تەعزیەیە زۆر سوننەتە، سوننەتە واتە پێغەمبەر صلی اللە علیه وسلم ئەنجامی داوە و موسڵمانانی بۆ هان داوە، دەبا فەرموون لەم چەند دەقیقەی ئەم وتارەدا بچینە خزمەت خۆشەویستمان حەزرەتی محمد صلی اللە علیه وسلم ڕابەر و چاوساغمان کە دڵنیابن کارێک نەماوە خێری ئەم بەشەریەتەی تێدا بێ حەتا قیامەت پێغەمبەری خوا باسی کردووە دە با بزانین پێغەمبەری خوا ئایا تەعزیەی لە خەڵک کردووە و شێوازی تەعزیەکردنی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم کە تەنها و تەنها ڕێبازی ئەو ڕاستە و ئەوەی لەوە لادرا پێی دەوترێ بیدعە و ناشەرعی و سەرەنجامی لە بەدبەختی دنیا و دۆزەخی قیامەتەوە دەدەچێ خوا پەناماندا بەسەرهاتی یەکەم لە خزمەت پێغەمبەرا صلی الله علیه وسلم خۆشەویستی خوا دیقەتی دەدا لەناو مەجلیسەکەی دا لەناو مزگەوتی مەدینەدا زۆرجار پێغەمبەری خوا صلی سەلەم هەفتانە ئەوە جاری سعاتێک نیو سعاتێک دەرسێکی عامی هەبووە سەحابەکان لە کاتێکا کە کەسی لێ نەبوو نوێژ بکە و کەسی لێ نەبوو قورئان بخوێنێ خەڵکی کۆ کردوێتەوە پرسیار و وەڵامێک هەبووە لە خزمەت پێغەمبەر صلی سەلەم پرسیاری گشتی پرسیاری تایبەتی یەکێ لەو کەسانەی کە زۆر ئالوودە بوو بە مەجلیسەکەی پێغەمبەر صلی الله علیه وسلم پیاوێک بوو پیاوێکی زۆر بەڕێز زۆر پیاوانە وەکو جەنابتان ئەهلی ئەم مزگەوتە ئەفەرمێ ئەم پیاوە کوڕێکی هەبوو تاقەیە کوڕی هەبوو کوڕەکەی زۆر خۆش دەویست لە کاتێکا کە کابرا لە خزمەت پیاوە سەڵسام کوڕەکە دەهات چای باوکی دەگرتەوە دەستی لە ملی باوکی دەگرت ئەویش لە دواوە دەیهێنا و لە باوەشی خۆیان دای دەنەشاند و کوڕەکەش گوێی بۆ پێغەمبەری خوا ساسان دەگرت واتە بایی ئەوەی لێ هاتبوو کە هاتوچۆی مەجلیس و ناو پیاوان بکا و مناڵێکی زۆر ژیر و عاقڵ و ڕێک و پێک بوو ئەوە حەدیسەکە ئاوا دەیگێڕێتەوە پێغەمبەر صلی الله علیه و سەیری کرد ئەم مناڵە دەست لە ملی باوکی دەکا باوکی بۆن بە سەریەوە دەکا یەکتری ماچ دەکەن فەمووی تحبه ئەم کوڕەت زۆر خۆش دەوێ کابراش فەرمووی احبک اللە کما احبه یا ربی ئەی پێغەمبەری خوا من چەندە ئەو ئەولادەم خۆش دەوێ خوا ئەوەندە زیاتر تۆی خۆش بوێ یعنی کابرا ئەوەندەی پێ سەم خۆش دەویست خۆشەویستی خوا بۆ سەر هەر کەسێک لە هەموو شتێک گەورەترە بەڕاستی وڵامەکەی جوان بووتی یا ڕەبی من چەند ئەم مناڵم خۆش دەوێ کە هەر خوا دەزانێت چەندم خۆش دەوێ یا ڕەبی ئەی پێغەمبەری خوا خوا زیاتر تۆی خۆش بوێ دەفەرمێ ماوەیەکی پێچوو کابرا لە مەجلیسی پێ سەسەم بزر بوو شوێنەکەی دیار نەما نەدەبیندرا خۆشەویستی خوا لە هەموو کەسی دەپرسی فەرمووی مالی لا ئەرا فولانن ئەو بۆ فڵان کەس نابینم بۆ فڵان کەس شوێنی چۆڵە نە خۆی و نە کوڕەکەی دیار نین وتیان ئەی پێغەمبەری خوا وەڵای کوڕەکەی وەفاتی کرد خۆشەویستی خوا فەرمووی با بڕۆین بۆ لای ئەی بۆ نەمزانیەوە عەرزیان کە ئەی پێغەمبەری خوا صلی الله لەو ڕۆژەدا جەنابت احتیمال هەیە لە دەرەوەی شار بووبی و لە جیهاد و غەزا بووبی و لە ماڵ نەبووبی خۆشەویست فەرمووی با بڕۆین بۆ ماڵەوە بۆ لای کە چوون فەرمووی کوڕەکەت وەفاتی کرد وتی ئەرە وەڵڵاهی پێغەمبەری خوا فەرمووی ئەی بۆ نای بۆ مزگەوت و بۆ دەرسی عیلم و زانستەکە فەرمووی ئەی خۆشەویستی خوا بەڕاستی چاوم بەرایی نادا بێمە ئەو مەجلیسەوە ڕێک شێوەی کوڕەکەم دێتەوە بەرچاو کە لە مەجلیسەکە لە خزمەت جەنابتا دادەنیش دەترسم خۆم بۆ نەگیرێ و مەجلیسەکەتان لێ تێک دەم و دڵی جەنابیشن ناڕەحەت کەم وەڵڵاهی وازم لە مزگەوتیش هێناوە لە تاوانە پێغەمبەری خوا صلی الله علیه و فەرمووی یا فلان فلان کەس ناوەکەی هێنا ئەیما کان ئەحب ئیلیک فەرمووی یەک پرسیارت لێ دەکەم بەڵام تخوا دڵ بدە پرسیارەکەم وتی ئەی پێغەمبەری خوا لە قسە لە خزمەتتام فەرمووی ئەیما کان ئەحب ئیلیک دوو شتت دەخەمە بەرچاو تخوا تۆ کامیانت پێ خۆشترە ئەن تەتەمەتع به عمرەک حەزت لێیە خوای گەورە ئەو مناڵی بۆ بێشتایەوە حەتا ژیانت مابوو مەرگت پێش مناڵەکە کەوتە ئەو منداڵە لە دوای تۆ بژیایە هەموو عمرت بەخۆشی ئاوا لە باوەشتدایە بۆنت پێوە بکردایە یان ئەو لا تأتی إلى باب من أبواب الجنة إلا وجدته قد سبقك إليه يفتحه لك یان حەز بەوە دەکەی کاتێک کە قیامەت داهات ئەم مناڵە بە مناڵی ئێستا وەفاتی کرد و چۆوە دیوانی خوا کە ڕۆژی قیامەت داهات بە چاوی خۆت ببینی کە خوا دەفەرمێ بڕۆ بۆ بەهەشت مناڵەکە چاوەڕێت دەکا و دەرگای بەهەشتت بۆ بکاتەوە ناچێتە ناو بەهەشتەوە دەڵێ ئیلا دەبێ بە دەستی خۆم دەرگا بۆ باوکم کەمەوە چونکە باوکم منی زۆر خۆشدەویست لە دنیادا بەخوا خوای پەروەردگار ناچمە بەهەشتەوە هەرچەند بە بێتاوانی و بە ناباڵغی مردووم بەڵام ئیلا دەبێت دەستی باوکم بگرم و فەرمووی وەڵڵاهی دڵنیات دەکەم ئەو مناڵە ئەگەر سەبر بگری دەرگای بەهەشتت بۆ دەکاتەوە کامیانت پێ خۆشە هەڵیبژێرە وتی یا نبی الله بل یسبقنی الى باب الجنة فیفتحها لهو احب الی خۆشەویستی خوا ئیختیاری دووەمیان هەڵدەبژێرم وەڵاهی دیارە خوا منی خۆش ویستووە زۆر حەز دەکەم ئەم دنیای هەر کۆتایی پێ دێ خۆ هەر دەبێ یەکتر بەجێ بێڵین وەڵاهی شوکرم بە بەشی خوا و ڕازیم بەوەی کە مناڵەکەم لە پێشمەوە لە بەهەشتا ئامادە بێ و دەرگای بەهەشتم بۆ بکاتەوە فەمووی فەڤاکە لەکە دە مژدە لێ بێ ئەو مژدەیە خەڵاتی تۆ بێ ئەو مناڵە لە پێشتەوە چاوەڕێت و دەرگای بەهەشتت بۆ دەکاتەوە خوا بەو مناڵت دەبەخشێ سەحابەیە لە خزمەتیا بوو هەزار ڕەحمەتی لێبێ ئەو گرێی دڵی ئێمەشی کردەوە تۆ بڵێ ئێمە هەر مژدەی پێغەمبەر بێ بۆ ئەم پیاوە بەڕێزە وتی یا رسول الله ئەلەه خاصە ئەم مژدە گەورەی تۆ بەس بۆ ئەم پیاوەیە فەرمووی بەل لکلکم بۆ هەموو ئومەتمە بۆ هەمووتانە هەر کەسێ ئەولادێکی ئاواز گەرگۆشەی لە باوەش دەربێ و شکر و سابیر بێ و دڵی خۆی بداتەوە چاوەڕێی پاداشتی خوا بکات دڵنیا بێت دەرگای بەهەش بەدەستی کوڕەکەیەتی بۆی دەکاتەوە دەڵێ بڕۆ ژوورەوە باوکە گیان با بەیەکەوە بچین بەم تەعزێیە بەم دڵدانەوەیە کابرا وتی ئەی پێغەمبەری خوا یا ڕەبی خوا خێرت بنووسێ وەڵڵاهی ئاو کرا بە جەرگی تینوما وەڵڵاهی ڕووم گەشایەوە وەڵڵاهی دڵم کرایەوە یا ڕەبی خوا پاداشت داتەوە ئەمە ئەمە تعزی پێ سەلم ئاوی کرد بەو دڵە سوتاوەیدا کابرا لە مەلیسیم پێغمەرە ئامادە بۆەوە ڕووی گەشایەوە هەموو ڕۆژە چاوەڕێی بخوا قیامەت زوو بێ و دەست لەملانی کوڕەکەم بمەوە بێکەوچینە بەهشتی خوای پەرودگارەوە بۆیە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم حتا پیرێژنەیەک کە کە محزوم بوو بێ پێغەمبەری خوا صلی الله علیه وسلم هەواڵی پرسیوە لە هەموو مدینەیەکانی دەپرسی چونکە زۆر وەفادار بوو بۆ مدینەیەکان کە کاتی خۆی ماڵ و حاڵیان پێشکەشی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم کردبوو ئافرەتێک هەبوو زۆر سەردانی مزگەوتی دەکرد زۆر دەهاتە وتاری چونکە ئافرەتانیش لە زەمانی پێغەمبەردا صلی سەلەم چۆن ئێستا پیاوانی بەڕێز هاتوونە مزگەوت کە ئەوە دەستورێک بوو بەداخەوە کوێر بۆوە هەر لە ناو مزگەوتەکەدا بەبێ پەردە بەبێ شوێنی مزگەوتی تایبەت پیاوان ڕیز دەبوون مناڵانی جوان لە دوای پیاوانەوە مناڵە جگەرگۆشەکان لە دوای ئەوانەوە ئافرەتان نوێژیان دەکرد پیاوان تۆز لە سەبریان دەگرت هەتا ئافرەتان مزگەوتەکەیان چۆڵ دەکرد دایمە پیرێژنەیەک دەمایەوانە قۆڵی پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم ماچ دەکرد و داوای دوعای خێری دەکرد ماوەیەک پیرێژنەکە دیار نەما پیامبر صلی اللە علیه و سلم فەرمووی ئەرێ فڵان پیرێژنە نابینم ئێستا نابینم لە دوای جمعە و جەماعەتەکانەوە لە مزگەوتا بمێنێتەوە ئەو بۆ دیار نییە نەخۆشە چییە وتیان ئەی پێغەمبەری خوا جەنابت دووبارە لە ماڵ نەبووی ئەو جارەش یەک کوڕی هەبوو کوڕەکەی وەفاتی کردووە زۆر پەرێشانە بووی حەتتا باوەڕکە هێزی ئەژنۆی نەماوە و چاوی خەریکە کوێر دەبێت لە گریان و لە ماڵەوە کەوتووە پیامبر صلی الله علیه و فەرمووی هەستن با بڕۆین با بڕۆین بە خزمەتی ئەو پیرێژنە ئەوە سەرکردەیە کوڕەکەی لە جیاریشا نەکوژراوە لە شەڕیشا نەکوژراوە بە نەخۆشی وەفاتی کردووە بەڵام سەرکردەی دڵسۆزی ئەم ئومەتە دەبێت لە حاڵی ئەو پیرێژنەش پرسێ چوو بۆ لای و سەلامی لێکرد و لە لای دانیشت و سەر دوعای خێری بۆ کرد و فەمووی یا ڕەبی خوای لە کوڕەکەت خۆش بێ ئیشاڵڵا جێگای بەهەشت دەبێ خوا پاداشت داتەوە فەمووی ئەبینم زۆر مەحزونی وتی ئەی پێغەمبەری خوا مالی لا ئەجزع وئینی ئیمراتۆ ڕەقوب لا ئەلید ولم یکن لی غیره ئەی پێغەمبەری خوا جا چۆن پەرێشان حاڵ نەبم چۆن قاچم زەوی بگرێت چۆن چاوم مشک بێتەوە لە فرمێسک لە کاتێکا من تەنها ئەو کوڕەم هەبوو و تەمەنی سک و زوارم نەماوە خەتات خۆ تازە مناڵم ببێ و ئەولادی تریشم نیە ئەویش وەفاتی کرد داک و باوکم بەقوربانت بێ ئەی پێغەمبەری خوا صلی اللە علیه ئەگە کەسێ دوو منداڵی وەفاتی کردبێ فەمووی وەسنەینی وەڵڵاهی ئەوەی دوو منداڵیش وەفاتی کردبێ پێش خۆی خوا ئەوە لەبەر خاتی ئەو دوو منداڵە دەیبەخشێ دەیباتە بەهەشتەوە کەس پرسیاری لێ نەکرد بۆ یەک دانە ئەینا بە دڵنیاییشەوە پێ سەڵم هەدەی فەرموو یەک دانەش خوای گەورە هەدەی بەخشێ پیرێژنەکەش سێ بوری دڵی هات دڵی خۆش بوو وتی ئەی پێغەمبەری خوا هەر بە هاتنت بەڕاستی بووە لام هەر ئەوەی کە تۆ منت لەبیر بووە کە دەرگای ماڵت کردوومەوە کە ئەم مژدە خۆشەت دامێ وەڵاهی دڵم سێبووری بۆ هات و یا ڕەبی خوا پاداشت داتە ئەوی خۆشەویستی خوا ئەمە تەعزیب پێغەمبەر صلی الله علیه وسلم بۆ ئەو کەسانی کە خەڵکیان لەدەست چووە و خەڵکیان وەفاتی کردووە و هەروەها تەعزیەکردن لە شەرع دەفەرمێت چاکتر وایە کە لەسەر قەبران گەڕایەوە ئەمجا دەستکەی بە دڵدانەوە و تەعزیەکردن بەڵام لە شەرعا دەفەرمێت لەسەر جەنازەکەش دەکرێ کابرا هێشتا جەنازەکە نەنێژراوە دروستە تەعزیە و دڵدانەوە بۆ خاوەنی مردوو دەرببڕی خۆشەویستی خوا هەواڵیان دایە کە سەحابەی هەرە گەورە و بەڕێز ناوی ئەبوو سەلەمە بوو ئەبوو سەلەمە ئەو پیاوە بوو ژن و منداڵەکەی واز لێ هێنا بە تاقی تەنیا هیجرەتی کرد بۆ خزمەت پێغەمبەر صلی الله علیه و سلم خەبەریان دا زۆر نەخۆشە خۆشەویست چوو بۆ لای ئەفەمە لە لەحەزاتی سەرە مەرگا بوو کە پێغەمبەر صلی بە دیاریەوە بوو الله چ بەختەوەریەکە پێغەمبەر لە لای سەرتەوە دانیشێ لە وەختەیە کە ڕوحت دەردەچێ پێغەمبەر هەر دوعای خێری بۆ دەکرد دەستی بەسەر یادێنا دەفەمە کە ڕوحی دەرچوو چاوەکانی بۆ ئاسمان بەرز بۆوە چاوی داپچڕا خۆشەویستی خوا فەرمووی ان الروح اذا قبض تبعه البصر روح کە دەرچوو چاو بە شوێنیا دەڕوانێ دەڕوانێتە شوێنەکەی خۆی ئەمجا بە نەرمی دەستی بەسەر چاوی داینا فەرمووی چاوی مردوو لە یەک بنێن با ئارام بگرێ با هیچ کە نەڕوانێتە شوێنی خۆی تا دەچێ تەسلیم بە قەبر و قیامەتی خۆی دەکرێ لەو کاتەدا ئەوانەی کە لە دەوری بوون کچەکانی و کوڕەکانی و خزمەکانی دەستیان کرد بە هاوار و ناڵاندن و دوعاکردن هەبوو دەیگوت یاخوا بمرم یا هەبوو دەیگوت یاخوا کوێر بم یاخوا لە دوای تۆ نەژیم ئەم قسانە لەناو ئێمەدا زۆرە خۆشەویست لەو کاتەشدا ئامۆژگاری خێری کردن فەرمووی لا تدعو على انفسكم الا بخير تکاتان لێ دەکەم دوعای خراپ لە خۆتان مەکەن مەڵێ خوا کوێرم کا یاخوا نمێنم یاخوا بمرم لە دوای تۆ فەرمووی دوعای خێر بکەن بڵێ یاخوا خوا لێت خۆش بێ یا ربی خوا سێبوری مدا خوا رحممان پێ بکەی فەمووی فإن الملائکە یوئەمنون علی ما تقولون وەڵایی لە کاتێکا کە ئینسان ڕوحی دەردەچێ مەلایکەتی خوا دەوری ئەو شوێنەیان داوە هەر دوعایەک بکرێ مەلایکە دەڵێ یا ڕەبی خوایە قبوڵی کەی دوعای خراپ لە خۆت کەی خوا قبوڵی دەکا دوعای چاک بکەی بۆ خۆت و مردوەکە خوا لێت قبوڵ دەکا فەمووی مەلایکە لەو وەختەیە دوعا دەکا بەس دوعای چاکە بکەن بڵێ خوایە لێی خۆش بی خوایە ڕەحممان پێ بکەی خوایە سێبوریمان بدەیە خوایە ئاراممان پێ ببەخشی ئالەو کاتە فەرمووی ئەو دوعایانە بکەن چونکە مەلایکە دەڵێ یا ڕەبی خوا لێی قبوڵ کەی ئەم دوعایە ئەمەشی بۆ ڕاستکردینەوە ئەنجا پێغەمبەر سەلەم هەر لەوێدا تعزیری کردن فەرمووی اللهم اغفر لأبي سلمة یا ربی خوا لە ابو سلمە خۆش بی خوایە پیاوێکی زۆر چاک بوو یا ربی دەرەجەی لە بەهەشتا عالی کەی واخلفه في عقبه في الغابرين یا ربی خوا چاودێری ماڵ و منداڵەکەی بکەی و خوا شوێنی ئەم پیاوە ساڵحە بە ئەولادە ساڵحەکانی پڕکەیەوە ها تعزیە دوو بەشە بەشێک دوعا بۆ مردوەکە بڵێی خوا لێی خۆش بی خوایە قبری بۆ نورانی کەی فەرمووی وافسح له في قبره یا ربی خوایە قبری لەسەر گوشار بکەی ونور له فیه یاڕەبی خوایە قەبرەکەی بۆ ڕووناکەی ئەمە دوعا بۆ مردووەکە بە مردووەکەش فەرمووی یاڕەبی خوایە شوێنی ئەم پیاوە ساڵحە بە ئەولادەکانی ئەولادەکانی ساڵح کەی شوێنی باوکیان بگرنەوانێ خوایە ئەوانش ئەوە خزمەتکاری دین و موسڵمانان و خاک و وڵات بن ئەوەتە تەعزیەی کرد و دڵنەوایی کردن بەو دوو وشەیە دروستیشە تەعزیە تا سێ ڕۆژە لە شەرعا بەڵام ئەگەر گونجا تۆ خەڵکە ئەو کەسانە دەتزانی دوای سێ ڕۆژ بە ئاگا دێنەوە ئەمجا گوێت بۆ دەگرن چاکتر وایە دوای سێ ڕۆژیش سەردانیان بکەی چونکە هەیە کە مردووی لێ دەمرێت تا سێ ڕۆژ هیچ نابیستێ وڕ و کاسە قسەشی بۆ بکەی ئیستفادەی نییە بۆیە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم ئەم سنەتەشی بەجێهێشت سنەتە دوای سێ ڕۆژیش ئەگەر زانیت خەڵکەکە بە تۆ دڵی دەکرێتەوە و ئامۆژگاریەکانی تۆ لە گوێ دەگرێ و سێبوری و ئارامی بۆ دێ لە دوای سێ ڕۆژیشەوە حرام نیە تەعزێکردن بەڵام بۆ عامی خەڵک لە سێ ڕۆژ تێنەپەڕێ بۆ ئەویکەوە تعزیه زیندوو نەکرێتەوە خۆشەویستی خوا صلی الله علیه وسلم جیشێکی بەڕێخز بۆ جیشێکی مسلمانانە بۆ شەڕی ڕۆمەکان بۆ شەڕی ئەو کەسانی کەوا دەیانویست دەوڵەتی ئیسلامی داگیر بکەن فەرمووی، ئێوە بەڕێکەون و بەناوی خوا پشت بە خوا ببەستن، زوڵم لە کەس مەکەن، دار مەبڕن، منداڵ مەکوژن، ژن نەکوژن، ئەوەی پیر و پەککەوتەیە دەستی نەکەنێ، ئەوەی دیل بوو تەسلیم بوو نەیکوژن، ئەوەی شمشێری پێ نەبوو دەستکاری نەکەن، ئاگاتان لە فەلاح و جووتیار بێ، هەموو ئامۆژگارییەکی خێری ئەو جەیشەی کرد. فەرمووی، ئەمیرتان، سەرکردەتان، فەرماندەی ئەم لەشکرە زەید دەبێ. وەسێ دەبێ ئەگەر زەید کوژرا جەعفەری ئامۆزام جەعفەری کوڕی ئەبی تالیب دەبێتە سەرکردەو فەرماندە فەرمووی ئەگەر جەعفەر کوژرا و شەهید بوو عەبدوڵای کوڕی ڕەواحە سەرکردەتان دەبێ ئەگەر ئەویش شەهید بوو موسڵمانان با بۆ خۆیان قایدێک هەڵبژێرن ڕۆیشتن دوای یەک مانگ عەسرێک بوو پێغەمبەر صلی الله لە مزگەوتی مەدینەدا دانیشتبوو ئەفەمە حل لە خۆ پێغەمبەر صلی قەد چونکە ڕووی دایمە گەش بوو سەحابە یەک تۆز عاجز بوو دەیانزانی ئەفەموو پێغەمبەر ڕەنگی سوور هەڵگەڕا فرمێسک بە چاوێ هاتە خوارەوە زۆر خەمباری پێوە دیار بوو ئەی پێغەمبەری خوا خۆ کەس قسەیەکی نەکردووە خۆ هیچ نەبووە چ مشکلەیەکت هەیە فەرمووی ئاگادار کرام لەلایەن خواوە ئێستا جوبریل مەیدانی مەعرەکەکەی نیشاندام فەرمووی إن إخوانكم لقوا العدو براکانتان گەیشتن بە دژمن و شەڕ دەستی پێکرد لەبەر چاومە زەید ئاڵاکەی هەڵگرت و فەرماندەی شەڕەکەی کرد زۆر قارانمانانە شەڕی کرد و بەڵام زەید شەهید کرا چاوم لێ بەوە جعفەری ئامۆزامە جعفەری کوڕی ئەبی تالیب ئاڵای مسلمانانی بەدەستی ڕاستی گرت شمشێرێکیان لە دەستیدا دەستی ڕاستیان خرتان بە دەستی چەپی پەلاماریش ئاڵاکەی دا بۆی لەشکری موسڵمانان نەشکێ فەرموو وەڵڵای چاوم لێ شمشێرێکیان لە دەستی چەپیشی دا دەستی چەپیشی قرتا بە بەینی هەردوو ڕانی ئاڵاقی گر هێشتا نەیرێژ ئاڵای ئیسلام بکەوێ فەرمووی لە پشتەوە لێیاندا و جەعفەری شەهید بوو چاوم لێ عەبدوڵڵا ئاڵاقەی بەدەستەوە گرت بەڵام زۆر قارەمانانە جەنگا و عەبدوڵڵاش شەهید بوو ئێستا موسڵمانان ئاڵاقەیاندا دەست خالیدی کوڕی وەلید و بەم زوانە سەرکەوتن بەدەست بێنن دەفەرمێ مسوڵمانان سەرخۆشیان لە پێ سەڵ سەلام کرد فەرمیان یا ڕەبی ئەی پێغەمبەری خوا خوا جەزامان داتەوە ئیتر ئەوانە بە بەهەشتی خوا شاد بوون چ پلەیەک لەوە گەورەترە تۆ لە ژیانی خۆتدا فەرمووت ئەمانە شەهیدن فەستوش هیدە شەهید بوو ئیتر بە پلەی و بە ئاواتی خۆیان گەیشتن پێغەمبەری خوا سەڵسەم زۆر مەحزوم بووە و سێ ڕۆژە زۆر خەفەت بار بوو دائمە بۆیان دەگریا دوعای خێری بۆ دەکردن حتا سێ ڕۆژ نەچوو بۆ لای ماڵ و منداڵەکەی جەعفەر ئەفەرمێ کە چوو بۆ لای مناڵی سەر و پێچکە عەبدوڵای کوڕی جەعفەر دەفەرمێ وەکو بەچکە وەکو بەچکە کۆتر وابووین بەستە زمان ڕووت و ڕەجاڵ ئەفەرم پێغەمبەری خوا صلی الله هات بۆ لامان فەمووی لا تەکو علی ئەخی بعد اليوم مامۆژگاریتان دەکەم لەم سێ ڕۆژە زیاتر هیچ کە بۆ براکەم مەگرین دڵی خۆتان بدەنەوە ادعوا لی ابنی اخی فەمووی دوو کوڕە جوانەکەی برازاکەم بۆ بێنن ئەفەرمێ من و محەمەدی برامیان برد بۆ لای فەرمووت ادعو لی الحلاق سەرتاشم بۆ بانکەن ئەم دەسوورە لە کوردەواری هەن دوای سێ ڕۆژ لە چەند ڕیشیان پێ ئەتاشن و سەریان پێ دەتاشن و سەریان پێ دەشۆن ئەمە دەستوورێکی زۆر جوانە ئەو ئەو سونەتەی پێغەمبەر صلی الله علیه وسلم فەرمووی دەلا کات و سەریان بۆ تاشین و بەدایکم فەرمووی سەریان بشۆ و جلی باشیان لەبەر کەوانێ و خواردنیان بۆ بێن و دەفەرمێ ئەمجا دەستی بەسەرا هێناین فەرمووی ئەمما محەممەد فەشەبیه عەمینا ئەبی تالیب ئەم کوڕەی جەعفەر کە ناوی محەممەدە ڕێک لە مامە گەورەمان ئەبوو تالیب دەچێ فەرمووی زۆر دەچێتەوە سەر مامەی ئەبوو تالیب بە کافریش مرد بوو بەڵام پیاوێکی حەتا بڵی جوامێر و پیاوانە و دەسەڵاتدار بوو ئەها دڵی چۆن دانەوە فەرمووی ئەم مناڵانم سیر مەکەن دەڵی بەچکە کۆترن پەڕ و باڵیان شکاوە وەڵڵاهی جێگایان ڕوونە ئەمە تەعزێیە ئەمە دڵمانەوەیە ئەم مناڵی هەڵنا فەرمووی تۆ وەکو با مامەمان شوێنی مامەمان دەگری ئەوانێ ڕیشت پێ ئەم قەوم و هۆزە دەبی فەرمووی وەئەما عەبدوڵڵا فەشەبیه خەلقی وەخولوقی عەبدوڵڵاشیان لە ڕەنگ و ڕوخسارە ڕێک خۆم دەبینم تێیدا لە ئەخلاقیشا ڕێک ئەخلاقەکانی منی هەڵگرتووە فەرمووی خەمن نەبێ بە دایکیان ئەم مناڵانە پاشەڕۆژیان ڕوونە یەکیان وەک من دەبێ یەکیشیان وەکو مامە گەورەمانە ئەبوو تالیب دەبێ ئەمجا دەفەرمێ دایکم وتی ئەی پێغەمبەری خوا زۆر ڕووت و ڕەجاڵین فەرمووی تەخافونە فەرمووی العیلە تخافین خەمت ئەوەیە کە لە برسانا بمرن نەبوو نەدارن وأنا وليهم في الدنيا والآخرة دڵنیات دەکەم لە دنیا و قیامەتا پشتیان تێ ناکەم و ئاگام لێیان دەبێ خۆم سەرپەرشتیان دەکەم هەر نوقسانێکیان هەبوو ڕوو لە من کەن ئەمە ئەمە سەرەخۆشیە دەست بەز مناڵی هەتیوەکە بێنی بڵێی وەڵڵای خەمتان نەبێ براژن گیان خوشکە بەڕێز دەکەم خەمت نەبێ کە مناڵت وردە حەتا نانێکم هەبێ لەگەڵ تا کەرتی دەکەم ئەمە ئەمە دڵنەواییە ئەمە تەعزیە شەرعیە کە پێغەمبەری فاسەسەم لەو ماڵە بەڕێزەی ئامۆزای خۆی کرد پاداشتی تعزیه حتا قیامەت چۆنە ئەم پاداشتە بۆ هەموو کەسێکە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم فەرمووی من عزا اخاه المؤمن في مصیبة کەسێک چوو بۆ تەعزیە بۆ دڵدانەوەی خاوەن موسیبەتێک کە کە جگەرگۆشەیەکی کە کەسێکی نزیکی خۆشەویستی لەدەست داوە کەساه الله حلة خضراء يحبر بها يوم القيامة لە کولی تعزەیەکە کە لەبەر خاتری خوا چوبی و ئەوە قسەکان دۆکو پێغەمبەر ئەو ماڵی گەشان بێتەوە خوا دەفەرمێ قوماشێکی سەوزی بەهەشتی بۆ بدورن ئەی فریشتەکانی بەهەشت لە قیامەتە هەموو کەس خۆزگە دەخوازە دەڵە خۆزگە قوماشی فڵان کەس لەبەر منا بوویایە تەعزیە و دڵنەوایی بە ئینسانێکی ئیمانداری دۆست و نزیک و خزم و کەسوکار و دراوسێ و هاونیشتیمانی و هاوڵاتی خۆی بکا خوای گەورە لە جلی ڕێز لەبەری دەکا مەدالیایەک بە سنگیا دەکا لە قیامەتا دەفەرمێ ئەمە مەدالیای ڕێزلێنانە چونکە فڵان کەس دڵنەوای فڵان کەسی کرد و لە تەعزیەکە بە دەوریەوە بوو بەڵام ئایا پرسیارەکە لێرەدا دروست دەبێ ئایا هەموو تەعزیەک ئەم پاداشتەی هەیە ئەمە مەرجەکانیەتی بەم مەرجانە نەیبێ نوێژ ئەگە بە شەرعی خوا نەکەی خوا لێت قبوڵ ناکا نوێژ ئەگە وەرە ئێستا تۆ نوێژی نیوەڕۆ چۆن لە سەعات یانزە بکە خوا لێت وەرناگرێ ئەگەر هیچ نوقسانێکی نەبێت چونکە بە گوێی شەرع نەکردووە نوێژی بەیانی دوو رکاتە تۆ بڵێ سێ رکات دەکەم هەرچەند لە وەختی فەجری بەیانیشا لە مزگەوتا بیکەی خوا لێت وەرناگرێ بەپێی شەرعی خوا نەتکردووە لە ڕۆژی جەژنا خواردن و خواردنەوە نەخۆی خوا غەزەبت لێ دەکرێت چونکە بە گوێی خوات نەکردووە بەی بە ڕۆژووم تەعزیەش ئادابی هەیە جام ڕەحمەتی خوا لەو کەسە بێ گوێ بۆ شەرعی خوا دەگرێ ئەمەی من پێتان دەڵێم وەڵڵاهی سەرەنجامی خوێندنەوەی زیاتر لە بیست سی کتێبی شەرعی بووە ئەمە بۆیە مامۆستانی پێش هەفتەی ڕابردوو باسیان کە بەڵام ویستم سەر چاوە زۆر کۆکەمەوە بۆ ئەوەی بەڕووی شەرعیەوە تەعزیەتان پێ بڵێم کە چۆنی بکەن بۆی ئەم پاداشتتان دەستکەوێ یەکەم ئەبێ نێتت بۆ خوا بێ لەبەر خاتری خوا کە مە مسوڵمانە کە مە لێقەوماوە کە چاوی بە من دەکرێتەوە کە دڵی بە من خۆشە یعنی بزانی ئەگە تۆ لەوێ نەبی وەڵی کابرا چاوەڕێت دەکا بزانی مافی مسلمانەتیە لەسەرت ئەگە تۆ بچی ئاوێک بە جەرگی تیمار و برینداریا دەکرێ حەقی خۆیەتی بچی ئەو پاداشە دەست دەکەوێت یەکەم بۆ خوا دووەم بە پێی شەرع وشەی تەعزیە بەکار بێنی ئیمامی نەوەوی لە ئەذکارا دەفەرمێ باشترین وشە کە لە تەعزیە بە خەڵکی بڵێ ئەوەیە کە پیامبەر صلی الله فەرموویەتی ان لله ما اخذ وله ما اعطى كل شيء عنده باجل مسمى پیامبەر کە تەعزیە لە خەڵک دەکرد ئاوای دەفەرموو ئەوەی خوا بیدا هەر ئەوە باشە و هەر ئەوە باقیە ئەوەی بیباتەوە موڵکی خۆیەتی و کەس نیە دەستی بگرێ هەموو شتێ لای خوا کۆتایی پێ هاتووە ئەم مناڵە پێشەوەی لەدایک بێ خوای گەورە تەمەنی بۆ دیاری کردووە سەبر بگرە و ئارام بگرە ئەمە زۆر باش ئەوە بڵێ ئەگە ئەمەت بۆ لە بەر نەدەکرا علەمای شەرع فەرمویانە بڵێ ئەعظم الله ئەجرەکە و ئەحسن عزاءەکە و غەفەڕ لمەیتیکە یا ڕەبی خوای گەورە پاداشتت زیاد کە یا ڕەبی خوای گەورە سێبوریەکی جوانت پێ بەخشێ و دڵنەوایت بکە یاڕەبی خوا لە مردوەکەت خۆش بێ جا ئەمە تۆ شەر نیە وەکوش عیبارەتە شەرعیەکە بێڵێ عولەما دەفەرموون چۆنی بۆ خۆت دەزانی ئاوا بڵێ بڵێ یاڕەبی خوا لێی خۆش بێ یاڕەبی خوا جەزای بە خێرت داتەوە یاڕەبی خوا سەبر و تەحەمولت پێ ببەخشێ ئەم وشانە بەکاربێنن لە تەعزیە لە شەرع دەفەرمێ زۆر ناشیرینە واللهی کابرا دەبینم احترامم بۆ جەنابتان عمری هەفتا ساڵەوە کەشی ئەوەندە لە پشتیا یاڕەبی بۆ خۆدان سەلامەت بن کاکە خۆمانگەی مندار نەبووتەوە ئەمە وشەیەکی زۆر ناشرینە لە شەرعا دەفەرمێ بڵێ خۆتان سەلامەت بن یاخوا یان دەفەرمێ ئیعتیبای دوم یاخوا عمری درێژی بۆ خۆتان بەجێش پێ ئەوە نەعوذ بالله ڕەخنەیە لە کاری خوا عمری ئەو کۆتایی پێ هاتۆ بۆ شەی درێژ کاتەوە ئی ئەو هەر ئەوەندە بوو عمری کەس نادرێ بە کەس و درێژ ناکرێتەوە بە کەس تکا دەکەم ئەو دوو وشەیە بەکارمەیەنن قەت مەڵێ یاخوا بۆ خۆتان سەلامەت بن کابرا وەڵاهی وشەیەکی زۆر ناشیرینە ئەخر خۆ سارێ دەعمی نەکردووە خۆ مانگای مندار نەبووەتەوە بۆ خۆی سەلامەت بێ ئەمانە بۆ ماڵی دنیا دەوترێن ئەو مردووی لێ مردووە ئەی کوا دوعا خێرەکەت بۆ ئەو برا ئیماندارەت کە وەفاتی کردووە ئەی کوا دوعا بۆ بۆ زیندوەکەی کە لە تەعزیەکەیا وەستاوە مەڵێ خوا عمری درێژی بۆ خۆتان بەجێش پێ بڵێ خوا لێ خۆش بێ خوا سەبرت داتێ خوا تەحەمولت زیاد کە یا ڕەبی خوا لە مردوەکەت خۆش بێ ئەوا بڵێ ئەمجا خاڵی دووەم کە کۆتایی وتارەکەمە خاڵی سێیەم کە بۆی تەعزیەکەت شەرعی بێ و خوا ئەو ئەجرت پێ ببەخشێت لە ماڵی مردوو نان نەخۆی ئەگەر فەرموودەی پێغەمبەرت دەوێت صلی الله دەگوێ بگرە بۆ پێغەمبەر صلی الله پێغەمبەر دەفەرمێ کە وفاتی جعفر هاوڵەکەی بە صحابە دا فەرمووی کە ئەم خبرتان دا بەژن و منداڵەکەی اصنعوا لآل جعفر طعاما فإنه قد جاءهم ما يشغلهم ئەوە گەر دڵ دانیش بە خۆیان بگرێ بڵێ مردووی لە مردووە خۆ خوار نیش دەخوا نا زۆری لێ بکەڵدە دەبێ بخۆی زۆر لە نەخۆش مەکەن لە حەدیسا دەفەرمێ بۆی بخوا بەڵام زۆر لە خاوەن مردوو کەم بڵێ تخوا لە بەرخاتی منیش ئەو دوو پارۆ بخۆ ئەویش شەو ڕۆژێک ئەوە پێ سەم وای فەرموو لە هەموو کتێبە شەرعیەکاندا ئەو کتێبانەی کە پێ ساڵ لەمەوە پێش بە قەڵەمی قامیشی مەلاکانی ئێمە نووسراوەتەوە لە مانگدەوە بەر نەفرەتی خوا و پێغەمبەر کەوتووە چونکە نایحەیە دەیەوێت شین و زاری نوێ کاتەوە خەڵکی لە خۆی کۆکاتەوە ئەوە زمانی پێغەمبەر صلی هەر کەسێ ئەمەی بکردایە دەیان گوت ئەوە زمانی جاهلیەتی زیندوو کردوێتەوە کە پێغەمبەر ئەم شتانەی نەهێشت بەداخەوە ئێمە ئەمڕۆ ئەو جەهالەتەمان زیندوو کردوێتەوە لە شەرعا دەفەرمێ ئەگەر کابرا وەسێتی کرد کوتی کە مردم تخوا ئەوە پارە ئەم سێ هەزار دینارە ئەم دە وەرەقەیەم بۆ بکەن بە نان و چێشتی تەعزیە ئەم وەسیەتە نابێت جێبەجێ بکرێت چونکە وەسیەتێکی ناشەرعیە بۆ کارێکی ناشەرعی وەسیەتی کردووە ئەی بۆ بۆم نادەم بە بیرە ئاوێک و بۆم بکەن بە سەدەقەیەکی جاری نابێ وەسیەتەکەی تەنفیز بکرێ و نانی بۆ بکرێ ئەگەر یەک ئەم نانە کاتێ ناپەسندە ناپەسندە واتە دوول لە ڕووتان وەک قوزەڵقول وایە دەگەروتەوە حەرام هەر ڕێک دەبێت بە ئاگر و بۆ لاشەت دەفەمون ئەگەر لە ناو ئەو ماڵەدا یەک شێتێک هەبێ با عمری پەنجا ساڵیش بێ لەو بنەماڵەدا کە میراتگری ئەو پیاوان یەک شێت هەبێ یەک ناباڵغی هەتی و هەبێ کە منداڵە کە تەمەنی نازداری هەیە نەگەشتۆتە بلوغ نانەکە هەر بە مطلقی حەرامە ئەمجار هەدەبێتە ئاگر بۆ ناوسکت کە لێی بخۆی ئەمجا با ئێمە گوێ بۆ شەرعی خوا بگرین با گوێ بۆ مەلاکانی خۆمان بگرن کاتێک کە ئەم باسەم تاوتوێ دەکرد هەموو کتێبە شەرعەکان کە لای من دەست دەکەون باسم کردن بەڵام زۆر وشەیەکی جوانی مامۆستای گەورە مامۆستای خوا لێ خۆش بوو خوا دەرەجەی عالیکان مەلا عەبدولکەریمی مودەڕیسم بەرچاو کەوت لە کتێبە بەناوبانگەکەی جەواهر الفتاوە ئەو خیر الزاد فی ارشاد هەزار ڕەحمەتی لێ بێ ئەو فتوانەی لە بیاری شەریفدا کاتی خۆی نووسیونەوە مەلا عبدالکریم مدرس ئەو پیاوە بوو هەتا وەفاتی کرد باوەڕ ناکەم چوار تەعزیە چووبێ هەموو عیلم و هەموو ژیانی خۆی بۆ عیلم تەرخان کرد مەلای ئێمە ژەمڕۆ یەک کتێب ناخوێنێتەوە لەو تەعزیە چی فڵان مەلای لێیە بۆ وێژە چی سێگەی هەر لەوێیە باوەڕکە شەوێش لە تەعزیەی خەڵکە لە زیاتیەوەی چوار وشەی خێر بۆ میلەتە تەماشاکە ئێتر خەڵک گلەی لێ دەکا خوای دەکرد ئەوەندە گلەی دەکرد من علم ئەم علمە بە خەڵک بڵێ باشە بۆیە مەلا عەبدولکەریم ئەو هەموو کتێبەی لە پاش بەجێ ما چونکە ڕۆژێ نەچوو بۆ سەر تەعزیەیەک مەگە چووێ بۆ سەر قەبرانێک کە وە سوننەتێکی ئیسلام و دواتر باسی دەکەم لەو کتێبەی ئەوە لە جواهر الفتاوا دا، بەرگی یەکەم، موجەلەدی یەک، سەحیفەی سەد و حەفتا و حەوت دا دەفەرمێ، ان کان بعض الورثة غائبا، ئەگەر کوڕەکانی خۆی، کابرا مرد، کوڕەکانی و کچەکانی، گوتیان، ئێمە لە ماڵی باوکمان کوڕە، باوکمان زۆر کەسابەتی کرد، کوڕە زۆر دەوڵەمەند بوو، ملیارلەرە، ئەو هەموو دوکان و بازار و شوقەی هەیە، وەرن با نانی بۆ حازر کەین. ئەفەرمێ یەکێکیان لەوێ نەبوو. وەک ئەو زەمانە ئێستا موبایل نەبوو ئاگاداری کەن. لەوێ نەبوو کچێکی لە دهۆک و زاخۆ بوو تۆ لێرە نانت بۆ حازر کرد دەفەرمێ ئەو نانە حەرامە چونکە یەکێک لە میراتگرەکان بەشداری نەکردووە لە فتواداندا بڵێ قەیچەکە منیش ڕازیم یەک کچێکی لەوێ نەبێ کە میراتگری ئەو پیاوەی نانەکە حەرامە أو صنعوه استحياء وخوفا من نسبة اللوم إليهم فحرام یان بۆیە نانەکەیان دروست کرد ئەمە قسەی مامۆستا عەبدولکەریمە کە لە کتێبە شەرعەکان دەریهێناوە یان بۆیە نانەکەیان دروست کرد لە ترسی حەیای خۆیان بۆی خەڵک لۆمەیان نەکا وتیان وەڵای حەیامان دەچێ ئەو میوانانە ببێنان بڕۆن وەڵای خەڵک لۆمەمان دەکا وەڵای دوایی لە شوێنان خراپمان باس بۆ دەکا فحرام ولا يجوز أكله مطلقا مادام بەو نێتەوە خواردنیان دروست کردووە لە ترسی لۆمەی خەڵک لە ترسی حەیاچوون و ئابڕوچوونی خۆیان ئەو خواردنە لە لای هەموو علەمای شەرع حەرامە دا تخوا نانی ئێستا ئەوەی کە دروستی دەکات تخوا لە ترسی لۆمەی خەڵک نییە تخوا کابرا واللهی ئاگام لێ لەسەر قەبرانین هێشتا دوو سێ نەفەر جیا دەکاتەوە ئەڵێ بە قوربانت بم یعنی وەکو پیاوێکی کوشت بێ بە قوربانت بم فریام کەوە کوڕ ئەم تەعزیە حەیامان نەچێ کورە ڕاکە هەرچی دەکە قایمە بنووسە و پارە سەرف کە و بەڵام تخوا شوێن با بۆ میوانەکان هەبێت تخوا بانانی باش دروست کرێ کوڕە تخوا با حەیامان نەچێ لەبەر کۆمەڵە خەڵک دەپاڕێتەوە چاو بەرەژێ دەبێ ئەوە قسەکەی مامۆستا مەلا عەبدولکەریمە ئەو صنعوه استحیاء وخوفا من اللوم من نسبة اللوم إليهم لە ترسی ئەوەیە کە خەڵک لۆمەی نەکا لە ترسی ئەوەیە خەڵک باسی نەکا فحرام حرامە ئەو نانە بیخۆی ئەفەرمێ ئەگە خەڵک نانەکەیان بە سینی دێنا بۆ مزگەوە وەکو لادێکانی زارانی خۆمان ئەگە خەڵکە خزمەکان هەموو پارەیان کۆ دەکردەوە سندوقێکیان دانابوو لەو پارەیە نانی تەعزیە دروست دەکرا جابا گوێ بەوەش بگرین ئەفەرمێ خاوەنی کتێبی ئەنوار ڕەحمەتی خوای لێبێ فەرمووی ئەمە باشترە ئەمە چونکە لە ماڵی خاوەن پرسە دروست ناکرێ بەڵام مامۆستای گەورە لەوێ دەر دەفەرمێ ئەگەر یەکێک لەو کەسانی کە پارەکەی دەخستە سندوقەکەەوە کوتی کوڕەوە ئەم مەسرەفی تەعزیەشمان لە کۆڵ نابێتەوە یان یەکێ لەو ماڵانەی کەنانی دێناشنەکە کوتی ئەخ چۆن فەوتێن بەدەستی نانی تەعزیەوە لە دڵ یا لەبەر عەیبە نەبووە نەیدەدا پارەکە لەبەر عەیبە نەبووە سینەنانەکەی نەدەبر بۆ مزگەوت ئەفەرمێ فالاحتیات والتورع ان لا یاکول الانسان من ذلك الطعام لانه لا توافق الشرع الا نادرا لو نانش کە دێ بۆ مزگەوت کە بە سینی دێ لەو پارەش کە لە سندوقا کۆ دەکرێتەوە ئەگەر واری و خواناس بی لێی ناخۆی چونکە دەفەرمێ دەبینی یەک کەسی تێدا کە بە دڵ ناڕەحەتیەوە بە ویستی خۆی پارەکە نادا ئەو نانە هەر حەرام دەبێت دەوانێ ئەو پارو نانە بەرنسیبی تۆ بێ ئەوە ئەمە لە زمانی کۆنە ئیبن قودامە ڕەحمەتی خوا لێبێت لە موغنیا فەرموویەتی ئەگەر کابرا دوورە دەست بوو خەڵکەکە نەدەگەیشتنەوە مەوتەنی خۆیان بڕۆیشتنا لە بیابانە دەخنکان لە تینوان و لە برسان لەبەر ناچاری دووسێ پار و خۆی قەیدە ناکە بەڵام ئەمڕۆ ئەو ناچاریە نییە پێتان دەڵێم چویە هەر تەعزەیەک ئەوە هەموو دوکان و بازار ئەوە سارەت بۆ چییە دانیشە حتا ئێوارە دوای بگەڕێەوە بەیانی توانی بچیەوە پێنج لیتر بەنزینەکە سەرفکەی باشترە ئەمڕۆ ئەو قەولە نەماوە لە هیچ شوێنێک بیکە بە عادەت نانی خاوەن تەعزیە مەخۆ یان زۆر زۆر ناچار بووی بمێنیەوە بیکە بە سەردانێک کچێکت هەیە کوڕێکت هەیە ئامۆزایەکت هەیە ئەویش پێشتر مەسەفی پێ مەکەوت تەلەفۆنی بۆ مەکە وەختی ژەمەکە بچۆ لە دەرگادا خوا پاروێنە هەر دەدا تۆش لەگەڵ یان نابخۆی هەم سیلەی ڕەحمە هەم لە ماڵی خەڵکی شانان نەخواردووە ئەمە شتێکی زۆر باشە ئەمە قەولی عولەمانی شەرعە وەڵڵاهی ئەمڕۆ ئەمڕۆ خەڵک هەیە لە ترسی زمانی خەڵک نان دروست دەکا وەڵڵاهی و بیللاهی خەڵک هەبووە لە تەعزێیا لە کاتی نانخواردنەکەیا کوتێتی ئەوە دوو کورد گۆشتی تێدا یەکیان بۆ تۆ یەکیان بۆ من بە دەنگی بەرز لەوێدا باسی کوتە گۆشتی ناو شلە دەکا وەڵڵاهی بەڕێزێ کوتی لە تەعزێی ژناندا جاتۆ جومعەی داهاتوو باسی ئەو ژنانەش دەکەم کە لە خێمەیا کۆ دەبنەوە بۆ تەعزێیا ژن هەبوو کوتێتی بەخوا مەعیدەم دێشێ ئەگەر دوو شیش گۆشتم بۆ ببرژێنن باوکم بۆ خاتی خوا ئەمە مەتعەم نییە تۆ چت پێ خۆشە بە برژاویان بە کوڵایی بۆت بێ تۆ بۆ تەعزێ هاتووی ئەی هاوار یان بۆ گۆشتی برژاو ئەوە خەڵکێکی وا هەیە دوور لە ڕووی جەنابتان ئەو خوشکانی کە لە مزگەوتان نەفسیەتی وایە لە تەعزیا داوای ئەوەم پێ ناخورێ ئەوەم پێ دەخورێ دۆشاوی تێدا نەبێ شلەکەی فشلەی فاسۆلیان پێ ناخورێ ئەمە ئەمە ئەوای لێ هاتووە کوا تەعزێ یعنی دڵدانەوە ئێستا وامان لێ هاتووە بەم نانی تەعزێ و مەسرەف ئامادەکردنە دەبێ ئەبێ خاوەن تەعزێ وریای دڵی خەڵکی بێ تەعزێ یعنی دڵدانەوەی خاوەن مردوو ئەبێ ئێستا لەسەر قەبران و مردوەکەی لە نەمردوە خەمیەوەیەتی خوایە وەڵی خەڵک هەیە هەوڵ دروست دەکات پێنج شەش بە شەشە بۆخۆی سەری خۆی چ خۆش بێ ئەو سەری گران بووە ئەو سەری دێشێ ئەو مەحزونە تۆ بە دڵنەوایی بکەین وشەی تەعزێ مەعنا کوردی ئەسڵە شەرعەکەی یعنی دڵدانەوە ئەمە ئەنجا باسی دانیشتن لە تەعزیەدا و باسی تەعزیەخانە و باسی فاتحە خوێندن و باسی ئەم قورآن خوێنانەی کە بە پارە قورآن دەخوێنن ئەوە ئینشاءاللە کات نەماوە یا ڕبی خوا جەزای ئەو مسلمانانش داتەوە کە لەو هەیوانە ساردەدا کە جێگای ئێمە گەرم و خۆش ئەوانە لەو بەر سەرمایە چاوم لێیە بە پێوە لە دەرەوە لە حەوشەدا وەستاون ئیشەڵا ئەجری ئەوان سێ چوار قاتی ئەجری ئێمەشە دەبێ ئەوانە گەردنی منیش ئازا کەن بەس بابەتەکە دەبوو دێ لێرەدا ئەوەندەی لێ تەواو کەم ئەوەشتان ئیشاڵا بۆ هەڵدەگرم بۆ جومعەی داهاتوو بزانین شەرعی خوا لەوێشدا لەبارەی ئەوانەوە چی دەفەرمێ یا ڕەبی خوا ئیمانمان سەلامەت کەی خوای عاقبەتمان خێر کەی یا ڕەبی بە مسلمانەتی بژین خوای ئەو وەحزەی ئەو ساتەی خوا حافیزی لەم دنیا دەکەین خوای لا إله إلا الله محمد رسول الله آخر وشەی سەر زمانمان بێ یا ربی خوا صبر و تحملمان پێ بەخشی لە کاتی مصیبەتە یا ربی خوا هەر کەسێک کە مردووی لە مردووە خوا دڵنەوایی بکەی یا ربی خوا صبر و ئارامی پێ بەخشی خوا لە مردووەکەشی خۆش بی ئەوانەی کەوا ئەهلی مزگەوت بوون لەگەڵماندا خوا حافیزیان لێ کردوین ئێستا لە قەبران خوا لەم کاتەدا داوا لێ دەکەم خوا لەگەڵ ئێمەدا ئەجریان بۆ بنووسی چونکە ئەهلی ئەم مزگەوتە بوون ئەهلی نوێژ و جەماعەت و خوتبەی ئێمە بوون یا ڕەبی خوا لێیان خۆش بی یا ڕەبی خوا ئەوەی نەخۆشە شیفای بەخێری بۆ بنێری ئەوەی نەخۆشە خوا شیفای بەخێری بۆ بنێری یا ڕەبی خوا ئەوەی ئەولادی صالحی هەیە بۆی تەمەن درێژکەی ئەوەی ئەولادی خراپی هەیە بۆی صالح و ڕێک و پێکەوە ڕەحمی پێ بکەی ئەوەی کەوا خێزان و ماڵ و حاڵێکی تەبا و ڕەبای هەیە خوا لێی نەشێوێنی لە چاوی پیس و زمانی پیسی خەڵک بیپارێزی ئەوەی کەوا ئاژاوە لە ناو ماڵ و عایلەیدایەتی یا ڕەبی ئاوی ڕەحمەت بکەی بەسەر ئەو خێزانەدا و خۆشی بخەیە نێوانیانەوە یا ڕەبی خوایە عاقبەت و دوا ڕۆژی هەموو لایەکمان خێرکەی لە شەرعی خۆت تێمان بگەیەنی ئەوەی شەرع فەرموویەتی بیکەین ئەوەی ناشەرعیە لەبەر چاومان بکەوێ وازی لێبێنین آمین والحمد لله رب العالمين الحمد لله رب العالمين أشهد أن لا إله إلا